شەهرەزاد و تێجێڕنەوە پاشا گیان ڕۆحی ڕەوان لە وڵاتی میسر پیاوێکی پینەچی هەبوو ژنەکەی کە ناوی فاتیمە بوو بە بێشەرمی ناوبانگی دەرکرد بوو چونکە سوک و شەڕەنگێز و خراب بوو ڕۆژانە بە دەیان جنێوی بە مێردەکەیدا مێردەکەی زۆری لێترسا چونکە پیاوێکی بە ئابروو بوو هەر چەندی پەیدا بکردایە لە دوکانەکەیدا بوو بۆ ژنەکەی خەرج بکردایە هەر ڕۆژێکیش پارەی کەمی پەیدا بکردایە ئەوە ئەو ئێوارەیە بەختی ئەبوو بەبەر کۆشە ڕەشەکەی هەرچەند زۆر دەردە دڵی ناکرد بەڵام لە ڕوخساریدا ئەمە ئەخوێنرایەوە شەوێکیان ژنە بە پینەچی مێردی وت مارف زۆرم حەز لە حەڵوای هەنگوینە هەرچۆنێک بووە ئەبێت بۆم بکڕی مێردەکەی وتی خوا ئاگادارە یەک پولم پێ نیە تاکو بۆت بکڕم بەڵکو سبێنێ خوا ئاسانی بک بۆم ژنە تووڕەبووتی دەخوام لەو خوای ئێوارە بەبێ حەڵوای هەنگوێن بگەڕێتەوە بەو خوایە شەو دووەکو بەخت دڕەشەکەم پینەچی وتی خوا گەورەیە لە ماڵ هاتە دەرەوە و پەژارەی لێتکا. لە مزگەوتێکدا نوێژی بەیانی کرد و هەردوو دەستی بڵند کردەوە وتی، خوایە! بۆ خۆت ئاگات لە هەموو شتێکە. خوایە هێندە ڕۆزیم بدە تا ئەو حەڵوا بە هەنگوینی هەنگا بۆ ژنەکەم بکڕم، بەڵکو لە شەڕی ڕزگارم ببێ. ئەو بەیانی دووکانی کردەوە، بەڵام تاکو نیوەڕۆ سفتاحی نەکرد، هیچی بۆ پەیدا نەکرا. ناچار دووکانی داخست. زۆریشە ترسا هەر بیری لە لای حەڵوای هەنگوینەوە بوو ئاخۆ چۆن بیکڕێت و بیباتۆ بۆژنەکەی کەوتە گەڕان بە بازارەکەدا لە بەردەم دوکانی حەڵواچێک داوەستا دڵی پڕ ببوو چاوانی فرمێسکی تێزا بوو کابرای حەڵواچی مارفی بەو شێوە بینی لی پرسی ئەوە چیتە مارفیش هەر لە نوکەوە بۆ جێڕایوتی ژنەکەم زۆر زۆردارە داوای حەڵوای هەنگوینی هەنگی لێکردوم منیش ئەمڕۆ تا نیوڕۆ لە دوکان لێی دانیشتبووم سفتاحم نەکردووە هیچم پارە پێ نییە تاکو و بۆ ژنەکەمی بکڕم زۆریشی لێ ترسم هەڵواچی بە پێکەنەوتی گوێمە دەرێ چەند ڕەتت هەڵوای هەنگوین بدەمێ مارفی پینەچی وتی پێنج کابرای حەڵواچی وتی ڕۆنەکەیم هەیە بەڵام هەنگوینی هەنگم نییە شیرینی قامیشی شەکرم هەیە لە هەنگوینی هەنگ شیرینترە جابا حەڵواکە بە شیرینی قامیشی شەکر دروست بکەم ئەتەوێ مارف شەرمی کرد بڵێ ئەترسم ئەو بەڵایە نەیەوێت مارف پارەی پێ نەبوو حەڵواچیش بە قەرز پێ ئەفرۆشت بۆیە وتی گرنگ نییە با شیرینی قامیشی شەکر بێ ئەمجا حەڵوای لە ڕۆندا بۆ سور کردەوە لە شیرینی قامیشی بۆڵ کێشا تا بووە حەڵوایەک شەهانە ئەمجا حەڵواچی پرسی پەنیر و نانیشت بۆ دابنێم پینەچی وتی بەڵێ کەشتەکانی بۆ پێچایەدایە دەستی وتی کە دوو سێ ڕۆژی تر خوا ڕۆزی دایت هێندە پارەت پەیدا کرد کە لێت زیاد بێ ئەو کاتە ئەو قەرزەم بدەوە پی نەچی ڕۆشت و لە دڵی خۆشی داوتی پەنا بە تۆ خوایە کە ئەمەن دەبەخشندەی کە ئێوارە ڕۆشتەوە ژنەکەی لی پرسی حەڵواکەت بۆ هێنام پی نەچی هێنای و خستێ بەردەستی ژنەکە سێرێکی کردوتی ئەی باشە پێم نەوتی با بە هەنگوینی هەنگ دروست کرابێ گوێت بە قسەی من نەدا و حەڵوای شیرینی قامیشی شەکرت بۆ کڕیم معرف داوای لێبوردنی لێکردوتی ئەوی ڕاستی بێژنە جوانەکەم ئەمڕۆ سفتاحم نەکردووە و پارەم بۆ پەیدا نەکرا ئەمەشم بە قەرز کڕیوە ژنەکەی وتی درۆکەی لای بە حەڵوای هەنگوینی هەنگ نەبێت نایخۆ حەڵواکەی دا بە چڕ و چاوی مێردەکەیدا پێوت شووی نەگبەت بڕۆ حەڵوای هەنگوێنم بۆ بکڕە زلەیەکی لە مێردەکەیدا دانێکی خستە دەمیەوە خوێن بەسەر سنگی داهاتە خوارەوە پەلاماری ڕیشی دا و پیاوەی بەو ناوەدا بەکێش کرد دەستی کردە قیژە قیژ و هاواری کرد ئەی هاوار مسلمانینە دراوسەکان هاتن و دەستیان لە ڕیشی مێردەکەی پێبەردا گەلێک سەرزەنشتی ژنەکان کردوتیان ئێمە هەر حەڵوای شیرینی قانی شەک رەخۆین شورەییە بۆ تۆ ئاوا بیان و بەم مێردە هەژارە دەگری گەلێک بەسەر ژنەی پینەچی دەهاتن و ئاشتیان کردەوە دوای ژنە سوێندی خوارد لەو حەڵوای نەخوا معرف زۆری برسی بوو ئەوەی لە حەڵواکەما بۆ هێنایە بەردەستی وتی باشە ژنەکەم سوێندی خواردو کە نەیخوا خۆ من سوێندم نەخواردووە دەستی کرد بە حەڵوا خواردن بەژنەکەشی وت حیف و خەسار خۆزگە ئەو سوێندت نەخواردە ژنەکەشی لە داخا دوعای شەڕی لێ کرد بۆ بەیانی ژنە بیری کەوتەوە پەلاماری مێردەکەی دا و دەستێکی لە پشتەوە بادا پیاوە هاواری لە هەستا وتی هێندە مۆڵەتم بدا تاکو ئەچمە بازار و بۆ تەکڕم کە لە ماڵ هاتە دەرخۆی کرد بە مزگەوتێکدا نوێژی بەیانی کرد بەرەو بازار بۆ دووکانەکەی کردەوە هێندەی پێنەچوو دوو پۆلیس هاتن و بەپینەچیان وت فەرموو تاکو لای قازی لەگەڵمان وەرە. کە پینەچی پرسی وتیان ژنەکەت کە لەم شێوەیە و لەو ڕەنگە لای قازیە و سکاڵای لەدەست کردووی ئەویش لە تەکیان داڕۆشت و بەدەم ڕێووتی خوا لە ناوی دەمی ژنەکەم بدە کە چووە بەردەم قازی سەرنجی دا ژنەکەی قۆڵێکی هەڵبەستووە و لەکی سەرپۆشەکەی خوێنایی کردووە هەنسکەدات و زۆر بە کوڵەگری قازی ڕووی کردە مارفی پینەچی و پرسی ئەرێ خوا بتگرێ بۆچی هێندە خراپ لەم ژنەت داوە دەستێک شکاندووە ناودەمیشت پڕکردووە لە خوێن مارفی پینەچی وتی گەر ئەم قسانەی ئەم ژنە ڕاست بێ هەر فەرمانەکەم بەسەردا بدەی پەسەندمە بەڵام قوربان لە ڕاستیدا ئەو لە منیدا و دراوسەکانم کاریان ڕاست بێ منیان لە ژێر چنگ دەرهێناوە ئێدی چی بەسەر هێنا بوو هەمووی بۆ قازی جێڕایە و قازی پیاوێکی خێرخواز بوو چارەکە دینارێکی لە گیرفانی دەرهێناوتی بیگرە بڕۆ حەڵوای هەنگوینی بۆ بکڕە ئاشتی بکەرەوە کە معرف پارەکەی وەرگت قازی ڕوو کردە ژنەکەی وتی تۆیش سەرپێچی لە فەرمانەکانی مێردەکەت مەکە ئەوانیش هەرکە چوونە دەرەوە هەریەکەیان بە کۆڵانێکدا بۆی دەرچوون پینەچی چۆ بۆ دوکان و کردیەوە هێندەی زانی چەند پۆلیسێکی مححکەمە گەیشتە سەری و پیانوت بێنە بەخشیشی مححکەمەکەمان بدەرێت مارف وتی برا جوانەکانم بەخششی ماندووبوونی چی بە منەوە قازی خۆی پارەی بە مندا ئێستا یعنی چی ئەبێت من پارە بدەم بە ئێوە ئەوانی ژوتیان ئێمە چیمانە بەسەر ئەوە کە قازی پارە ئەدات بە ئێوە یان ئێوە پارە ئەدەن بە ئەو گەر نیازت وایە پارەی ماندووبوونەکەمان نەدەیتێ ئەوە هەر بە زۆر لێتەسەنین هەریەکە و پەلێکیان گرت و هەر بە ڕاکێشان هێنایانە دەرەوە لە دووکانەکە، ناچار نیوەی شتومەکی پینەچێتیەکەی فرۆشت و پارەکەی دا دەست پۆلیسەکان، ئەمجا لە کۆڵی بوونەوە، ئەمجا دەستی خستە ژێر چەنەی و لە دووکانەکەی دا لێی دانیشت. کەوتە خەم خواردن و بیرکردنەوە، ئیدی شتومەکی دەزگای پینەچێتیەکەی نەما تاکو کار بکا. ئەو لەم بیرکردنەوەیدا بوو دوو پۆلیس هاتن وتیان هەستە کاکە گیان ئەوە تا ژنەکەت لای قازیە و سکاڵای لەسرت نووسیوە پینەچی وتی براکانم کەمێ لەمە پێشقازی خۆی ئاشتی کردینەوە ئەوانی ژوتیان قوربان ئێمە پۆلیسی بەردەستی قازیەکی ترین ئەمە ئەو نییە ناچار لە تەکیاندا ڕۆشت کە چووە لای قازی ڕووی کردە ژنەکەی وتی ئەی باشە قازی ئاشتی نەکردینەوە چووە بەردەمی قازی وتی قوربان کەمێک پێش ئێستا قازیەکی تر ئاشتی کردینەوە قازیەکە تووڕە بووتی هەی پیس کە قازی ئاشتی کردوتەوە بۆچی دیسان سکاڵات کردووە لە مێردەکەت ژنەوتی قوربان آخر دوای ئاش بوونەوەکە دیسان لی دامەوە ئەمجا قازی وتی کابرا جارێکی دی لە ژنەکەت نەدەی ڕووی کردە فاتیمە ژوتی تۆش لە قسەی مێردەکەت دەرمەچوو ئەمجا بە پیاوەکەی وت هەر ئێستا بەخشیش بدە بە پۆلیسەکان حەقی ماندوو بوونەکەیان مارفی پینەچی ئەو بڕە پارەی پێما بوو ئەویشی دایە پۆلیسەکان و بەگیرفانی چۆڵە و گەڕایەوە بۆ دوکانەکەی وەکو سەرخۆش ئاگای لە خۆی نەما بوو لەم سەرگێژێدا بوو کە پازدارێک هاتە دوکانەکە و پێوت مارف هەستە با بڕین ژنەکە چۆتە لای سوڵتان و سکاڵای لەدەست کردووی مارفی پینەچی کەمەی بیست هەر خێرا خۆی کۆکردەوە دوکانی داخست و هەڵات تەنیا پێنج پولی زیوی لە گیرفاندا مابوو لە پارەی شتومەکی پینەچێتەکەی کە فرۆشت بوو بای چوار پول نان و یەک پول پەنیری کڕی کات دوانی و ڕۆی ڕۆژێکی زستان بوو هێندەی خۆش بوو لە نێو تەیمانی دوکانەکان هاتە دەرەوە باران بە لێزمە ئەباری هەموو بەرگەکەی بەری تەڕ بوو کەلاوەیەکی دۆزیەوە خۆی پێدا کرد دەستی کردە گریان و زۆر لە خۆی بێزار بوو لە دڵی خۆی داوتی چۆن هەڵبێم و خۆم لە چنگی ئەم پیسە ڕزگار بکەم خخوایە داواکارم لە تۆ بمگەێنیتە وڵاتێک هێندە دوور بێژ نەکەم نەم دۆزێتەوە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1992 چیرۆکی هەڵگرتنی مارف لەلایەن دێوە و خستنیە سەر شاخێک و هات نەخوارەوەی بۆ ناو شارێک. شەهرەزاد وتی لە کاتێکدا مارفی پینەچی لە خەفەتی ژنەکەی دەستی کردبوو بە گریان هێندەی زانی دیوارێکی کەلاوەکە درزی برد و کابراایەکی زۆر درێژی لێ هاتە دەرەوە کە بینی لە ترسانە هەموو گیانی ئەلەرزی لە مارفی پینەچی پرسی ئەرێ ئەوە چییە من ئەوە دوو ساڵە لەم کەلاوەیدا نیشتەجەم کەسم نەبینی وەکو تۆ بگری منیشت تووشی دڵە ڕاوکێ کرد قسە بکە بزانم چیتەوێ هێندەم بەزەی پێدادێتەوە هەر ئێستا بۆ جێبەجێکەم مارفی پینەچی لی پرسی ئەی تۆچیت ئەیژووتی، جنۆکەی ئەم شوێنەم. پینەچیش بەسەرهاتی خۆی و ژنەکەی بۆ گێڕایەوە، جنۆکە پرسی ئەتەوێت بتبەمە وڵاتێک ژنەکەت نەتدۆزێتەوە؟ پینەچی وتی، ئەرێ بەخوا. جنۆکە پێیوت، کەوا بوو وەرە کۆڵم. ئەویش چۆ کۆڵی و جنۆکە فڕی. هەر لە دوای نوێژی خەوتنانەوە تاک و بەرەبەیان فڕی تا گەشتە سەر لوتکەی شاخێک لەوێ نیشتە و پێیوت ئەی ئادەمیزاد. بەلاپاڵیم شاخەدا بڕۆ تا ئەگەیتە دەروازەی شارێک بڕۆ ژوورەوە. ئیدی ژنەکەت ناتدۆزێتەوە ئیدی جێ هێشت و ڕۆیشت ئەو شەوە بە تاریکی لە شوێنی خۆی مایەوە کە ڕۆژ بۆ بە لاپاڵی شاخکەدا هاتە خوارەوە شارێکی بینی بە دیوارێکی بڵند چواردەوری گیرا بوو چەندین خانوبەرەی جوان و ڕازاوە چەندین کۆشک و تەلاری نەخشاوی تیا بوو لە دەواازەوە چوە ژوورەوە دڵی بەو شارە کرایە و پەژارەی خۆی بیرچوەوە کە دانیشتوانی شار مارفی پینەچیان بینی زۆریان پێ سەیر بوو هاتنە سیرکردنی چونکە لەو جل و بەرگەی بەریان نەبینی بوو یەکێک لە خەڵکی شارەکە لی پرسی براکەم تۆ نامۆیت بەم شارە وتی بەڵێ دیسان پرسی لە چ وڵاتێکە و هاتوویت ئەوی ژووتی لە وڵاتی میسرەوە وتی دەمێکە هاتوویت ئەی ژووتی دوێنێ پاژنیوەڕۆ ئەمجا دەستی کردە پێکەنیوتی وەرن خەڵکی نەگوێ بگرن چیڵێ ئەوانیش پرسیان چی ئەڵێ ئەویش وتی ئەڵێ دوێنێ عەسر لە میسرەوە هاتووم خەڵکەکە دەستیان کردە پێکەنین پرسیان ئەرێ ئەوە شێت بوویت وا ئەم قسەیەکەیت لە کاتێک داماوەی نێوان ئەم شارە وڵاتی میسر ساڵە ڕێەکە ئێژوتی ئێوە شێتن چونکە ئەمەی پێمە خواردنی میسرەکانە هێشتا پێماوە هێشتا تەڕە وشک نەبێتەوە خواردنی نانەبەرەکەی پشتی پیشاندان ئەوانیش کەوتنە سیرکردنی خواردنەکەی پینەچی ئیدی ناوبانگی دەرکرد هەندێکیان بڕوان پێکرد هەندێکیشیان بڕوان پێ نەکرد ئەوان لەم قسەکردنەدا بوون علی میسری بە سواری هێسترێکەوە پەیدا بوو دوو کۆیلش بدوایە بوو دڕی بە خەڵکەکە داوتی ئەرێ ئەوە شەرم ناکەن و ئاپۆرەی ئەم پیاوە نامۆیەتان داوە گاڵتەی پێکەن چیتان بەسریەوەیە دەستی کردە جنێودان پێیان تاکو و بڵاوی پێکردن کەس نەیوێرا وەڵامی بداتەوە ئەم جا بە مارفی وت وەرە براکەم بەخوا ئەمانە حیان نییە ئەمجا لەگەڵ خۆی بردی و کردی بە کۆشکێکدا لەسەر کورسێکی شاهانە داینا ئەمجا بە کۆیلەکانی وت ئادەی دەستێک جلی بازرگانانی لە سندۆقەکە بۆ دەربێن و لەبەری بکەن معرف خۆشی قەد و باڵا ڕێک بوو کە لەبەریان کرد وەکو سەرگەورەی بازرگانان ئەینوان ئەم جا سفریان لە بەردەمدا بۆ ڕازاندەوە بە باشترین خواردن و بەتامترین جۆری خواردن کە تێر بوو لێیان پرسی لە کام وڵاتەوە هاتوویت وتی لە وڵاتی میسرەوە وتی لە کام گەڕک بوویت وتی لە گەڕکی سوورە وتیان لەو گەڕەکە چێ ناسیت ئەیش وتی فلانە کەس و فیسارە کەس ناوی خەڵکێکی زۆری بۆ هەڵدان لیان پرسی شێخ ئەحمەدی عتار ئەناسی وتی دراوسێم بوو دیوارمان بە دیواری یەکەوەیە ئەمجا لێی پرسی ئاخۆ تەندروستە وتی بەڵێ ئەمجا پرسی چەند مناڵی هەیە ژوتی سێ کوڕ مستەفا و محەممەد و عەلی ئەمجا پرسی چی کرد لە مناڵەکانی ئەیژوتی مستەفان زاناوانە بێژە محەممەدیان لە تەنیش باوکیەوە دوکانێکی ئەتاری داناوە دوای ژنی هەناو ئێستا کوڕێکی هێ ناوی حەسەنە ئەمجا وتی خۆش مژدەبی بەڵام ئەلیان مناڵ بوو هاوڕێی مناڵی خۆمە هەمیشە پێکەوە یاریمانەکرد خۆمانەکرد بە کڵێسەی نەسارەکاندا و کتێبەکانیانمان ئەدزی و لە بازاردا ئەمان فرۆشتەوە جارێکیان نەسرانیەکان ئێمەیان بەدزیەوە گرت بە باوکی ئەویان وت گەر ئەم مناڵەت ئامۆژگاری نەکەی سکاڵامان ئەبینە لای سوڵتان ئەویش دڵی ئەوانی ڕاگرت بۆیە زلێکی لێدا ئیدی ئەویش خڵات و کەس نازانێ لە کوێە ئەم جا ئەوی ژووتی دەمن ئەو عەلیەی شێر ئەحمەدی عتارم مارفجان تۆیش هاوڕێکەی منیت ئەم جا باوەشیان بەیەکدا کرد چیرۆکی دەرکەوتنی هۆی ڕاکردنی مارف لە میسر عەلی پرسی ئێستا پێم بڵێ بۆچی وڵاتی میسرت بەجێهێشت ئەویش پێی وت کە بەهۆی فاتیمەی بێ ئابرووی ژنیەوە بوو وتی کە زۆری ئازاردام ناچار لە دەرگای نەسرەوە هەڵاتم منیش باران بەسرم داباری ناچار خۆم کرد بە کەلاوێکدا لە ناوچێ عادلیە دانیشتم و دەستم کردە گریان بۆ ئەو بەدبختیم هێندەم زانی جنۆکەی ئەو کەلاوەیە لە دیوارەکەەوە هاتە دەرەوە لێی پرسیم بۆ چیە گری منیش لە نوکەوە بۆم جڕای و باسی بێ ئابروی ژنەکەمم بۆ کردوتم لە دەستی ئەو هەڵاتوم ئەویش منی خستە سەرشانی و ئەو شەوە تاک و بەرە بەیان فڕی ئەم جامنی لەسەر لوتکەی شاخێک دانا پێیوتم بەیانی بەدامێنی ئەم چیایەدا بچۆ خوارەوە شارێکی لێە لە دەواازەوە بچۆ ژوورەوە لێرش کە خەڵکەکە لی پرسییم لە شو هاتوومتم دوێنی ئەوارە لە میسر دەرچووم بڕۆیان پێ نەکردم ئەوە بوو تۆ هاتیت فریام کەوتیت من بەو شێوەی میسرم بەجێهێشت بەڵام ئەی تۆ هۆچی بوو گەشتیتە ئێرە ئەوژوتی تەمەنم حەو ساڵان بوو سەرڕۆ بووم لەو کاتەوە لەم شار بۆ ئەو شار سەفەرمە کرد تاکو گەشتمەم شارە کە ناوی ئەختیانە ڕوانیم خەڵکەکەی کەسانێکی زۆر باشن قەرزەدەن بە هەژارانیان بەزەییان بە یەکتری دادێتەوە بڕوایان بە یەکتری هەیە منیش لێم پرسین ئاخۆ یارمەتیم ئەدەن جێمەکەنەوە تاکو و کاروانە شتومەکە بازرگانیەکەم ئەگا بڕوایان پێم کرد و یارمەتیان دام ئەم جا لێم پرسین ئاخۆ کەس هەیە هزار دینارم بە قەرز بداتێ تاکو و کاروانە بازرگانیەکەمەگا چەندم ویست پیاندام ئەمجا بەو هزار دینارە قەرزەوە چوومە بازار و هەندێ شتومەکەم کڕی ڕۆژی دواتر فرۆشتمە و پ دینارم تیاس و دوەرگرت ڕۆژی دواتر دیسان شتومەکی ترم کڕی و بەرەبەرە دەوڵەمەند بووم لە هەر وڵاتێکدا هی خۆت نەبوو چی ئەەکەی بیکە تۆ هەر کەس پرسیاری لێ کردوین وتوتە پینەچی بووم دوێنێ لە میسرەوە هاتووم کەس بڕوات پێ ناکە ئەوی تەگاڵتە جاڕیان ئەگەر بڵێیت بەسەر شانی دێوێک هاتووم لێت دوورەکەونەوە چونکە ئەڵێن دێواوی بوویت هەر کەس لێت نزیک بێتەوە تووشی زیان دێ ئیدی ئەمە بەسەر تۆ و تەنانەت بەسەر منیشدا چونکە میسریم خراپەشکێتەوە مارفی پینەچی پرسی چی بکەم علی میسری وتی من فێرتەکەم چی بکەین سبێنێ سواری هێسترەکە دەکەم و کۆیلەیەکی ڕەش دەدەمێ ڕەشمەی هێسترەکەت بۆ ڕابکێشێ هەزار دیناریشت دەزمایە ئەدەمێ و با کۆیلەکە بدگەێنێتە بازاڕی بازرگانان کە هەتە ناوە خۆم لە نێو کۆمەڵێک بازرگان دابم لەبەر تەڵسم و ئەم لاولاد ماچەکەم و بەخێرە دێنم لە نرخت بڵندەکەم هەر کە لێم پرسیت فلانە جۆر کوتاڵت هێناوە بڵێ زۆرم لێ هێناوە هەر کە لەبارەی تۆ پرسیاریان لێکردم زۆرت گەورەکەم لە بەرچاویان ئەمجا پێیان ئەڵێم کە دوکانەکەت بۆ بەکرێ بگرن کوتاڵ و شتت بدەنێ و متمانەت پێ بکەن وا بە بازرگانت ئەناسێنم کە گوایە سامانێکی فرەت هەیە گەر لەو کاتانەدا سوالکەر دەستی لە تۆپان کردەوە پارەی زۆر بدەرێ ئیدی متمانەت پێکەن و شتومەکەت پێدەن دوای ماوەیەک دەوڵەمەن ئەبی بەیانی هێسترێکی بۆ ئامادە کرد و هزار دیناریشی پێدا و ڕەشمەی هێسترەکەیدا دەست کۆی لە ڕەش و پێیوت من ئەرکی سەرشانما یارمەتی ددەم چونکە هاوڕێی منیت بیر لە ژنەکەت مەکەرەوە بۆ کەسی بازمەکە ئەم جاسواری هێسترە ماچەکەی بوو کۆیلەش ڕەشمەکەی بۆ ڕاکێشا تاکو گەیاندێ گوزەری بازرگانان بازرگانەکان دانیشتبوون و عەلی میسری لە نێوانیاندا بوو هەر کە مارفی بینی بەرزە پێ هەستا و چوو بە پیریەوە مارف دابەزی و علی لە ئامێزی گرت ئەم لاولای یەکیان ماچ کرد و ئەم جا بازرگانان هاتن و مارفیان بەخێرهانی علی میسری دەستی مارفی ماچ کرد و ڕووی کردە بازرگانان وتی مارفی بازرگانتان پێناسێنم پرسیان ئەم پیاوە بازرگانە؟ عەلی وتی بەڵێ، ئەم پیاوە نەک بازرگانە، بەڵکو سەرگەورەی بازرگانانی شاری میسرە، زۆر دەوڵەمەندە، سەرەڕای سامان و پارەی خۆی سامان و پارەی پاشای باوک و باپیرەشی پێ بڕاوە، حەزەکەم پلەوپایی بەرز بنرخێنن، ئەوە بزانن ئەم پیاوە بە تەنیا بۆ بازرگانی نەهاتووە، بەڵکو بۆ گەڕانیش هاتووە، چونکە سامانی ئەم پیاوە لەبن نایەت، منیش یەکێکم لە خزمەتکارانی. هێندەی وەسف کرد بازرگانان کەوتنە مەرایی کردنی و بە گەورە گرتنی تاک و سەرگەورەی بازرگانانی شاتە بەخێرێنانی ئەم جا لەبەر چاوی بازرگانان لی پرسی گەورم ئاخۆ لە فلان جۆری کوتاڵت هێناوە ئەو ژووتی زۆر ئەو ڕۆژە هەموو جۆرەکانی قوماشی پیشاندا و گرانەکان و هەرزانەکانی بۆ دەستنیشان کرد یەکێک لە بازرگانەکان پرسی گەورم قوماشی جۆخی ڕەسەنە تێناوە زەردەکەی ئەوژوتی زۆریشم هێناوە دیسان پرسی ئەی سوورەکەی خوێنی ئاسکی ئەوژوتی زۆریشم لەو جۆرە هێناوە ئیدی هەواڵی هەر قوماشێکیان لێ بپرسیای ئەیوت زۆرم لێ هێناوە ئەم جا کابرای بازرگانوتی بەو خوای ئەم کابرایە بە هزار بار کوتاڵی هێناوە لە کاتێکدا ئەمان دانیشت بوون سوالکەرێک پەیدا بوو زۆربیان پاریان نەدایە و خێریان نەکرد هەبوو نیو پارەی زیوی ئەدا هەبوو یەک نوێی ئەدایە کە سواڵکەرەکە گەیشتە لای مارفی پینەچی مشتێک پارەی پێدا کە ئاڵتون بوو کابرایش زۆری بۆ پاڕایە و نزای خێری بۆ کرد بازرگانان بەسەر سوورمانەوتیان ئەم بەخشینەی بە سوالکەرەکە شاهانە بوو گەر دەوڵەمە نەبواە مشتێک زێڕی نەدا بە سوالکەر دواتر ژنێکی هەژار هات و ئەویش مشتێک زێڕی وەرگرت ڕۆشت و هەژارانی لێ بە ئاگا هێنایە و ئیدی ڕێچکان بەست و مارفیش ناچار بە مشت پارەی زێڕی پێبەخشین دوایی سەرنجیدا هزار دیناری بەخشی بوو ئەم جا دەستی دا بێکداوتی تەماشا هەژاران چیان بەسەرێنام سەرگەورەی بازرگانان کە گوێی لەمە پرسی ئەوە چییە؟ مارفی ژووتی ئەڵەی دانیشتوانی ئەم شارە هەمان هەژارن گەر بمزانیایە هێندە سواڵکەران زۆرن تورەکەیە پارەی زێڕم ئەهێنا ئەترسم زۆرم پێ بچێت من وا ڕاهاتوم دەستنانێم بەڕووی سواڵکەرانەوە ئەمجا پرسی باشە گەر سواڵکەرێک هات چی پێ بڵێم سەر گەورەوتی ئاسانە پێ بڵێ خوا بداتێ ئەوژوتی بەڕاستی جێک خەمە حەزمە کرد کاروان و بارەکانم زوو بگەشتایە تاکو بە هەزاران پارەم ببەخشیە بە هەژاران ئەیژوتی گوێمە دەرێ ئەمجا کۆیلەیەکی نرد هزار دیناری تری بۆ هێنا تاکو نیۆڕۆ مارفی پینەچی پارەی بەسەر هەژاراندا بخشیەوە علی میسری هەر سێریەکات و خەمبارەتی بەڵام ناتوانێ هیچیش بڵێ ئەوش بە سوالکەرانی ئەوت با کاروان و بارەکانم بگەن مەرجە قوماش ئەڵێن پارەی زێڕ ئەڵێن پێتان ببەخشم زۆریشتان ئەدەمێ بێخەم بن زۆر دەوڵەمەندم درێغیتان لێ ناکەم شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو.